بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوێن بە کێوی توور کە خودای گەورە گفتوگۆی لەگەڵ موسادا لەنزیکی ئەنجامدا. سوێن بە کتێبی نوسراو کە لەوح المحفوظە کە لە لاپەڕەی تەنکی گرنگدایە. سوێن بە کەعبە کە هەمیشە ئاوەدانە بە نوێژگەران و ئەوانەی بۆ حەج و عەمرە دەچن. هەروەها بەیت المەعمور شوێنەکە لە ئاسمانی حەوتەم کە دیاری کراوە بۆ خودا پەرستی فریشتەکان هەروەک چۆن کەعبە پیرۆزە لای ئیمانداران لە فەرموودەیەکی ڕاست و دروستدا ئاماژەی بۆ کراوە هەروەها سوێن بە سەقفی بەرز و بڵند کە ئاسمان دەگرێتەوە خدای گەورە دەیەوێت سەرنجمان ڕاکێشێت بۆ لای سوێن بە دەریای پڕ لە ئاو یا دەریای داگیرساو کە ڕۆژی قیامەت دادەگیرسێت و دەتەقێتەوە. پەروەردگاری مەزن سوێن بەو هەموو شتانە دەخوات ئینجا دەفەرموێت، بەڕاستی سزا و ئازاری پەروەردگاری تۆ ئەی محەممەد هەر پێش دێت، کەسیش ناتوانێت بەری بگرێت و دەستی پێوە بنێت و نەهێڵێت، ئەو ڕۆژە ئەستێرە و هەسارەکانی ئاسمان هەموو بەیەک دادەدەن، خودای گەورە تێکیان دەدات و هەڵیان دەوەشێنێت. چێوەکانیش لە جێی خۆیان دەجوڵێن و دەڕۆن، وەک خوری، وەک هەور، زەویان پێ تەخت دەکرێت. کەواتە واوەیلا و هاوار بۆ ئەوانەی کە باوەڕیان بە حەق و ڕاستی نەکرد و بە درۆیان دەزانی لەو ڕۆژەدا. ئەوانەی کە ڕۆچوون و گاڵتە دەکەن بە ئیسلام و پێغەمبەر و قورئان، ڕۆژێک دێت بە توندی پاڵیان پێوە دەنرێت بۆ ناو دۆزەخ، دەنگ لە سینەیانەوە دێت، ئەوەندە پاڵەکە توندە. پێیان دەوترێت ئەمە ئەو ئاگر و دۆزەخەیە کە کاتی خۆی بڕواتان پێی نەبوو بە گاڵتەتان گرتبوو باشە ئەمە جادووە نیشانتان دەدرێت یان ئێوە ڕاستی نابینن دەبێت بچنە ناوی و سزا بچێژن جاییتر خۆڕادەگرن یا خۆڕاناگرن وەک یەکە بۆتان بێگومان تۆڵەیە و کار و کردوانەتان هەر دەدرێتەوە کە دەتان کرد لەولاشەوە بەڕاستی ئەوانەی کە لە دنیادا خوداناس و دیندار بوون لە باخەکانی بەهەشت و ناز و نیعمەتدا ژیانی پڕ لە بەختیاری و کامەرانی دەبەنە سەر. زۆر کەیف خۆش و دڵخۆش و ڕووخۆشن بەو بەخششانەی کە پەروەردگاریان پێی بەخشیون، هەر پەروەردگاریشیان لە سزا و تاڵاوی دۆزەخ پاراستوونی. پێیان دەوترێت، بخۆن و بخۆنەوە، نۆشی گیانتان بێت، لە پاداشتی کردەوەی چاک و ڕێک و پێکتاندا. ئەو بەختەوەرانە بە کەماڵی ئیستراحەت پاڵیان داوەتەوە لەسەر کورسی و قەنەفە ڕازاوەکان، کە بە شێوەیەکی جوان و ڕێک ڕیز کراون. ئێمە هاوسەرانی حۆری چاوگەشمان لێ مارە کردوون. جا ئەوانەی باوەڕیان هێناوە و نەوەکانیشیان بە ئیمان و باوەڕەوە شوێنیان کەوتوون، ئەوانە لە بەهەشدا پێک شاد دەکەینەوە تا کامەرانی و خۆشیان زیاتر بێت و نەبێت ئەوانەی کە پلەی بەرزیان دەستکەوتووە دایان بەزێنین بۆ پلەی نزمتر چونکە ئێمە پاداشتی کردەوەی کەس کەم ناکەینەوە ئەگەر زیادی نەکەین لە هەمان کاتدا هەر کەسە بارمتەی کردەوەی خۆیەتی بەردەوام حەزیان لە هەر میوە و گۆشتێک بێت پێشکەشیان دەکەین. بە دڵخۆشییەوە لە کاسی تایبەتیدا شەراب دەنۆشن، جارجار بۆ خۆشی لە یەکتری دەسێنن، دوور لە ڕەفتاری ناشرین و گوناه و تاوانبارکردنی یەکتر. هەروەها منداڵانی جوان و ئێسک سووک بە دەوریاندا دێن و خزمەتیان دەکەن، دەڵێی مرواری پاک و بێگەردن. جا دوای ئەو عەیش و نۆش و کەیف و ئاهەنگە، ڕوو دەکەنە یەکتر و دەستە دەستە لە یەک نزیک دەبنەوە، پرسیار لە ڕابردووی یەکتر دەکەن، دیارە هەر کەسە لەو بەیەکگەیشتنانەدا بەشێک لە سەرگوزەشتەی خۆی نیشانی ئیماندارانی هاوەڵ و میوانی دەدات، لەگەڵ ڕوونکردنەوەی پێویستدا کە بە دەزگای زۆر پێشکەوتوو تۆمار کراوە. سەرەنجام هەموو بە یەک دەنگ دەڵێن، بەڕاستی کارێکی چاکمان دەکرد، سوپاس بۆ خوا، چونکە کاتی خۆی کە لەناو ماڵ و خێزانماندا بووین، ترسی لێپرسینەوەی ڕۆژی قیامەتمان هەبوو، هەروەها بە بەزەییش بووین لە ناویاندا و مەبەستمان بوو ئەوانیش وەک ئێمە خوداناس بن، بەهۆی ئەوەوە خودای میهرەبانیش لای ڕەحمەتی لێ کردینەوە و منەتباری کردین و لە سزای دۆزەخی پڕ ئێش پاراستینی. بەڕاستی ئێمە کاتی خۆی هانا و هاوارمان هەر بۆ ئەو دەبرد و دەمانپەرست، چونکە بێگومان هەر ئەو زاتە خودایەکی چاکەخواز و میهرەبان و دلۆڤانە. ئەی محەممەد! ئامۆژگاری ئەو خەڵکە بکە چونکە تۆ بەهۆی ناز و نیعمەتی پەروەردگارتەوە نە فاڵچیت نە شێتی خودا نەناس و دڵڕەقەکان دەڵێن ئەمە شاعیرێکە و چاوەڕوانی مەرجی دەکەین پێیان بڵێ چاوەڕێ بن منیش لەگەڵ ئێوەدا چاوەڕێم بزانین سەرەنجام چێ سەردەکەوێت چێ سەرفرازە ئایا پیاوە ژیرەکانیان پێیان دەڵێت ئەو قسە ناڕەوایانە بکەن؟ نەخێر، ئەمانە هەر خۆیان کەسانێکی ستەمکارن، یان دەڵێن ئەم قورئانە خۆی هەڵی بەستووە و دای ڕشتووە، نەخێر، ئەوانە هەر ئیمان و باوەڕیان نییە، ئەگینا چۆن وا دەڵێن؟ دەی کەواتە خۆ ئەوانیش قسەزان و لێزانن، دەبا فەرمایشتێکی ئاوا وەک ئەم قورئانە بهێنن ئەگەر ڕاست دەکەن. ئایا ئەوانە بەبێ هیچ شتێک هیچ هۆیەک هاتوونەتە کایەوە یا هەر خۆیان دروستکارن یا ئەو بێ باوەڕانە ئاسمانەکان و زەویان دروست کردووە نەخێر ئەوانە هەر دڵنیا نابن یا ئەوەیە گەنجینەی ڕسق و ڕۆزیەکانی پەروەردگاری تۆیان بەدەستە یا ئەوەیە دەسەڵاتیان بێسنوورە تا ئاوا بوێرن لە خوددا یاخی بن یاوانە پەیژیان هەیە پیایدا سەردەکەون تا گوێ لە نهێنیەکانی ئاسمان بگرن دەبا گوێگرەکانیان بەڵگەیەکی ئاشکرا پەیدا بکەن ئەوسا ملە جەڕێ بکەن. ئایا ئەوە ڕاستە کە کچان نەوەی خودا بن و کوڕانیش نەوەی ئێوە؟ بە مەرجێک خۆیان لە کچان بێزار بوون بەڵام بۆ خودا بە ڕەوایان بینیوە. یان ئەوەیە داوای کرێ و پارەیان لێ دەکەیت تا بارێکی گران بدەی بە کۆڵیاندا و پێیان هەڵنەسووڕێت. یا ئەوەیە کە نهێنی و شاراوەکان لای ئەوانە و ئەوان یاداشتی خەڵکی دەنووسن یا ئەوان بڕیاری بەسەرهاتەکان دەدەن. یا ئەوانە دەیانەوێت پیلان و تەڵەکەیەک ڕێک بخەن دژی پێغەمبەر و ئیمانداران بەڵام خەیاڵیان خاوە، ئەوانەی کە کافر و خودا نەناسن هەر خۆیان کەوتوونەتە ناو پیلانەوە و بوون بە تەڵەی خۆیانەوە. پیلانەکانیان بەسەر خۆیاندا شکاوەتەوە. یان ئەوانە وا بیر دەکەنەوە کە خودایەکی تریان جگە لە اللە هەیە. پاکی و بێگەردی بۆ خودا لە بیروباوەڕی چەوتیان لەو شتانەی کە ئەوان دەیکەنە هاوەڵ بۆ خودا. خۆ گەر لە سەرەنجامی لادان و بیروباوەڕی چەوتیان و کاری نادروستیان خودای گەورە سزایەکیان بۆ بنێرێت و پارچە ئەستێرەیەکیان تێبگرێت و ڕوو بە زەوی دابەزێت، ئەو نەفامانە دەڵێن، هیچ نییە، پەڵە هەورە و نیشتۆتە سەریەک. وازیان لێ بهێنە هەتا بەو ڕۆژە دەگەن کە تیایدا تیا دەچن و لاڵ و پاڵ دەکەون. ئەو ڕۆژە ئیتر فێڵ و تەڵەکەیان بە هیچ جۆرێک فریایان ناکەوێت و سەرکەوتوو و سەرفراز نابن. بێگومان بۆ ئەوانەی کە ستەمیان کردووە سزای تریش هەیە بێجگە لەوەی کە جار جار بۆیان پێش دێت پێش تیاچوونی یەکجاری بەڵام زۆربەیان نافامن و نازانن هەست بە دەستی قەدەر ناکەن لە ڕووداوەکاندا. ئەی پێغەمبەر! خۆ گربە لە بەرامبەر بەجێهێنانی فەرمانی پەروەردگارتەوە، دڵنیابە کە تۆ لە ژێر چاودێری ئێمەدایت، هەروەها تەسبیحات و ستایش و سوپاسگوزاری پەروەردگارت بکە کاتێک کە بەرەبەیان هەڵدەسێت، لە شەوگاریشدا هەر بیپەرستە و ستایشی بکە، هەروەها کاتێک ئەستێرەکان ون دەبن لە چاو دیارنامێنن.